شەوی سی و یەک. شەهرەزاد وتی، ئەی پاشا سەرتاشە چوە ناو ماڵەکە منیش کە بینیم هاتوەتە ژوور تەقەللای ڕێگەیەکم دا بچمە دەرەوە بێسوود بوو بەڵام سندۆقێکی گەورەم بینی سەریم هەڵدایەوە چوومە ناوی و دام پۆشی و هەناسەم لە خۆم بڕی کە گەشتە هۆڵەکە بێ سێودوو دەستی دایە ئەو سندوقەی منی تابووم خستمی سەرسەری لە ترسانە لە هۆش خۆم چووم کە بە ئاگا هاتمە و هەستم کرد کۆڵ نادات و ئەم بە سەری سندوقەکەم هەڵدایە و خۆم بەردایە و قاچێکم شکا دەرگایان کردەوە خەڵکێکی زۆرم بینی ئاڵتونێکی زۆرم لابوو هەڵم دایە ناو خەڵکەکە تاکو بە کۆکردنەوەێ سەرقاڵ ببن و کۆڵ لە من بدەن، ئیدی کەوتمە ڕاکردن بە کۆڵانەکانی بەغادا بە ڕاست و چەپیدا. سەر تاشە لەعنەتیەکەش بە دوامەوەیە، هاوارەکە، خەریک بوو گەورەکەم بکوژن، خوا ڕزگاری کرد. هەر بە قسەت نەکردم تاکو ئەم بەڵایەت بە سەر خۆت هێنا. گەر خوا منی نەکردایە هاوڕێت لەم بەڵایە ڕزگارت نابوو، چونکە کێشەیەکیان بۆ دروست دەکردی کە ڕزگاربوونت نابوو بەڵام لێت ناگرم چونکە بزۆز و کاڵفامی منیش پێم و داخر چیت بەسەر هاتووە تاکو ئاوا ڕاکەیت بە شوێنمدا ئابەم شێوە قسەم لەگەڵەکەی لە بازاڕەکەدا لە داخی داوەخت بوو بتەقم لە ناوەڕاستی بازاردا خۆم کرد بە دوکانێکدا و ڕوم کردە دیوارەکەی ئەمجا لی دانیشتم و بەخۆموت ناتوانم کارێک بکەم دەستم لە دەستی ئەم سەرتاشە بێتەوە توانای بینینی ئەوم نەماوە شایەتم هێنا و وەسیەتم نووسی ماڵ و دارایی خۆم دابش کرد بەسەر خزم و کەس و کاردا وەکیلم بۆ جێبەجێکردنی گرت هەر بۆ ئەوەی لەو سەر تاشە گەوادە ڕزگار ببم سەفرم کرد ئەوە بوو هاتمە شارەکەی ئێوە ماوەیەکی زۆر لێرەم و داوەتان کردم کەچی بۆ نەگبەتی من ئەوە تا ئەم سەر تاشە گەوادە لێرەیە لای ئێوەیە ئاخر چۆن دڵم پێتان بکرێتەوە کە ئەو کارەساتەی بەسەرهێنام و قاچیشم تیایدا شکا دواتر لاوەکە دانەنیشت ئەمجا بەسەر تاشەکەمان وت ئەم لاوە ڕاز دەکا سەر تاشەکە وتی بەڵێ بە هەموو عقلی خۆم و پیاوەتیم کردووە من نەبوومایە تیاچوو من ڕزگارم کرد من سوپاس بۆخوا کە قاچیشکا و خۆی نەکوژرا گەر زۆربڵێ بوومایە ئەو چاکەیەم لەگەڵ ناکرد، هەر ئێستاش بەسەرهاتێکی خۆمتان بۆ ئەگێڕمەوە تاکو بڕوابکەن کە من کەسێکی فرەوێژ نیم. خۆ تێ هەڵقورتێن نیم. لە سەردەمی حکومڕانی مستەنسیر باللای کوڕی مستەزی باللە، کە هەژارانی خۆشەویست و هاونشینی زانایان بوو، وا ڕێکە و ڕۆژێکیان ڕقی لە دە کەس هەستا، فەرمانی دا بە متەوەلی ڕۆژی جەژن بیانهێنێ. ئەو دەیە دز و جەردە و ڕێگر بوون. متەوەلی ڕۆشتە ناو شار و هەر دەیانی گرت و خستنیان ناو بەلەمێکەوە، کە سەیرم کرد وتم بە خوا ئەمانە بانگهێشتی دەعوەت کراون تا ئێوارە ئەخۆن و ئەخۆنەوە و چاکە لەگەڵیان بڕۆم و ببمە هاوڕێیان. بە هەموو عقلێکمەوە چوومە ناو بەلەمەکەیانەوە تێکەڵیان بووم بەلەم کەوتە سەر ئاو بەرەو ئەو بەر هەرکە گەشتینە ئەو بەر پۆلیس قۆڵبەستیان کردین و زنجیریان خستە ملمان منیش لە کەسێتی بە توانا و ژیریمەوە نتقم لە خۆم بڕی و قسەم نەکرد بە زنجیرکراوی بردینیانە لای خەلیفە مستەسیربیللا ئەویش فەرمانی دا لە ملی هەردە کەسەکان بدەن کوژەر هات و یەک لە دوای یەک هەر دە کەسەکەی مل پەڕان. میری موسڵمانان سەیرێکی منی کرد و لە کوژەری شمشێر بە دەستی پرسی، ئۆ بۆ ملی نۆ کەست پەڕاندووە؟ دیسان وتی پێم وایە نۆ کەست کوشتووە و ئەوەش دەیەمینە. کوژەر وتی بەو خوایە دە کەسم کوشتووە. ئەمجا فەرمانی دا کوژراوەکان بژمێرن. دوای ژماردن وتیان دە کوژراوە. ئەمجا خەلیفە ڕووی تێکردم ئەوە بۆچی زمانت چۆتە کلیلە هەی بەتەمەن گەورەی بە عقڵ بچووک منی ژوتم میری مسلمانان بزانە کە پیرێکی کەم دووم بەڵام خاوەن حکمت و زانیاری زۆرم سەرتاشیشم خەلیفە هێندە پێکەنی بە پشدا کەوت ئەمجا خەلیفە پێی وتم بێدەنگ هەر پێنج براکەشت وەکو تۆ زانا و دانا و خاوەن پیشە و کەمدون منیش وتم خوا من لە ناوبەرێ گەر وەکو من بن بەڵام ئەی میری مسلمانان تۆ بەم پرسیارت من سو کرد چونکە لەبەر بێمیشدانی و زۆر بڵێی هەریەکە و بە جۆرێک کەم ئەندام بوون یەکێکیان شەلە یەکێکیان کوێرە ئەوی تر لوت و گوێی بڕاوە یەکێکی تریان هەردوو لچیان بڕیوە ئەوی دی قەمورە وام تێمەگە ئەی میری مسلمانان زۆر بڵێم من ویژدانم پاکە هەر یەکێک لەوانە بەسەرهاتێکی بەسەرهاتووە بۆیە کەم ئەندام بووە ئامادەم چیرۆکەکانیانت بۆ بگێڕمەوە یەکەم برا قەمور بوو، دووکانێکی لە پیاوێکی دەوڵەمەندی بەغدا بەکرێ گرتبوو، دەوڵەمەندەکە ماڵی لەسەر خانەکە بوو، دووکانی براکەشم لەژێر خانەکەیدا بوو، بەرەک دروو بوو. ڕۆژێکیان بەدەم کارکردنەوە سەر بەرزە کاتەوە کیژێک لەبەر پەنجەرەی ماڵێک دابینێ سەیری خەڵکەکە ئەکا، کە براکەم ئەمەی بینی ئیدی دەست لە کارەکەی هەڵەگرێت و هەر خەریکی سەیرکردنی ئەوە بێ، بەیانی ڕۆژی دواتر دوکانی کردەوە دەست بەکار بوو هەر تەقالێکی لێدا و سەیرێکی بەر پەنجەرەکەی کرد کیژەش کامەی بینی تێگەشت کامە بووە بە داوی دڵداریەوە بۆی پێکەنێ ئەمجا خۆی لێون کردبوو دواتر بخچێ قوماشی بەکەنیزەکەیدا بۆ نردبوو لە سادە و خەددار زۆر بە وردی دوو کەواکە ئەبرێت و ئەیاندورێت و سێرێکی پەنجەرەکە کات و سلاوێکی تێگرێ کیژەش بۆی پێکەنێ براکەم دڵخۆشە بێ چونکە پێی وا بوو ڕووی نادرێتێ کەنیزەکە هاتەوە بەردەم دوکان و دوو کەواکەی برد ئەو شەوە برا داماوەکەم نانوێت و تا بەیانی تەپاوتلی بوو بۆ سبەینێ بەرەو دوکان بۆوە دیسان کەنیزەکەکە هاتەوە پێیوت خاتونی گەورەم تۆیەوێ کە براکەم ئەمە ئەبیستەیە ترسێ کەنیزەت ئەو ترسەی لە ڕوخساردا خوێندەوتی خەمت نەبێ لە کاری چاک زیاتر کاری خراپی پێت نییە خاتون کارێکی کردووە تۆ و پیاوی ماڵ بوونەتە ناسیاوی یەکتر بەرگ درۆ و هەرزۆر شادمان بوو لەگەڵی ڕۆشت کە گەیشتە ماڵ و مێردی خاتونی بینی کڕنوشی بۆ برد ئەویش بە خێری هێنا ئەمجا کۆمەڵێ قوماش و جلی دایە و پێیوت هەندێ کراسی بۆ لێ ببرێت و بیدورێ براکەم وتی بەسەر چاوان کەوتە کراس بڕین تاکو نوێژی خەوتنان بیست کراسی بڕی بەڵام ئەو ئێوارە دەمی لە خواردن نەدا تاکو تەواوی کردن ئەمجا کابرا پرسی چەندت حەق دەست بدەمێ براکەم وتی بیست درهم ئەویش بانگی کەنیزەکەی کرد بیست درهم بێنە ژنە چاوێکی لە براکەم داگرت براکەم بێدەنگ بوو تاکو تێبگا هیچی لێوەرنەگرێ ئەم جابراکەم وتی بەخوا هیچت لێوەرناگرم مێردەکەشی کراسەکانی وەرگرت و سوپاسی کرد لە کاتێکدا کە براکەم زۆر نەبوو برسی بوو تاکو سێ ڕۆژیش تێرسکی خۆی نەخواردەبوو ژنە پیاوەکەی ئاگادار کردەوە لە حاڵی بەرگ درو، براکەشم ئاگای لە هیچ نیە، ئیتر ژن و مێردەکە رێکەوتن لەسەرەوەی درومانی زۆری پێ بکەن بێ ئەوەی پولی بدەنێ و پێی رابوێرن. رۆژێکی دی کەنیزەکەکە هات و وتی، گەورەم ئەیوت با بیبینم. براکەشم شوێنی کەوت مێردی ژنە پێی وت ئەمەوێت پێنج چاکەتم بۆ بڕی ئەویش جلەکانی برد دواتر کە تەواوی کردن بۆی بردنەوە پیاوەکەت دەستخۆشی لێکرد بانگی کرد کیسەی پارەکەیان بۆ هێنا ئەمجا دەستی کردە پارەکەدا و پرسی چەندەکە ژنەش کە لە دوای پیاوەکەی وەستا بوو ئیشارەتی دا کە هیچ وەرنەگرێت بۆیە براکەشمتی گەورم پەلەی چیتە ڕۆژانی تر زۆرن ئیتر وەکو کەر ملی شۆڕ کرد و بێ پارەی حەق دەست هاتە دەر زۆر بەڕوونی بێ پارەی و هەژاری و برسێتی و ڕوت و ڕەجاڵی ماندوێتی بەڵام ورەی ئەدایە خۆی تاکو و ڕوتانیانەوە ماندویان کرد ئەم جات تەکبیریان بۆ کرد کە کەنیزەکەی خۆیانی لێمارە بکەن ئەویش ڕازی بوو ئەمجا شەوی چوونە کەژاوە تەکبیریان بۆ کرد کە لە ئاشەکەی لای خۆیان بخەوێت براکەم بە قسەی کردن لە ژێرەوە ئاشەوانیان هەندا کە شەو پەنێکی پێبدا ئاشەوانی ژەوشەوە ئاشەکەی وەستان ئەمجا کەوتە هاوار و فێغان براکەم لی پرسی بوو ئەوە چییە؟ ئەویش وتی گایەکی بەرداشەکە ناتوانێ کاربکات و بەرداشەکە بەوانی تر ناخورێتەوە، ئاش وەستاوە و منیش باراشێکی زۆرم بەسەرا کەوتووە. ئەمجا ڕووی لە براکەم نا، براکەم چووە جێی گایا نەخۆشەکە و ئاشەوان پەتی لە ملی براکەم خست، ئەمجا کەوتە قەنچی لێدانی و پێی وت بڕۆ با گەنمەکە بهاڕێت و ببێتە ئەرد. هەرچەند براکەم هاواری کرد و قیژاندی بەڵام کەسی لێ نەبوو بەهانایەوە بچێت. تا بەرەبەیان ئەمە حاڵی براکەم بوو بۆ سبێنێ کەنیزەکەی خاوەن ماڵ هات و براکەمی بینی بە تەختە نێڵەی ملەکەوە هیچی بۆ نەوترا ئەمجا کەنیزەکە هات چووە ژوور سەریوتی زۆرم پێ ناخۆشە کە ئەمەد بەسەر هاتووە من و خاتون زۆرمان خەم بۆ خواردی براکەشم هێندەی لێدرا بوو هۆشی گۆشی وەڵامدانەوە نەما بوو ئەم جابراکەم گەڕایەوە ماڵ هێندەی زانی ئەو مەلایە پەیدا بوو کە نامەکەی بۆ نووسیبوو سڵاوی لێکرد وتی، سڵاو لەو ڕووە نازدارە، بەختیاریت سەرومڕ بێ. براکەم وتی، نە سەرچاو کام نازدارییە؟ ڕەنگە تۆیش بۆ ئەوە هاتبی کە بمخەیتە شوێنی گایەکەی تری ئاشەکە و تاکوو بەیانی بەرداشم پێ بخوێنیتەوە. ئەویش پرسی، توخوا چی بووە براکەشم بەسەر هاتەکەی بۆ جێڕایەوە ئەویش بەلا قرتێەوە ئەوە ئەستێرە تانجووت بووە گەر حەزەکەی بۆ دەگۆڕم براکەموتی بشزانە هیچ فڕۆفێڵێک نەماوە سەری شۆڕ کرد و بەرەو دوکان بۆوە تا بەڵکو کەسێک بەرگێکی پێ بدورێت تاکو پارەی ژەمێ خواردن پەیدا بکا، دووکانی کردەوە و دانیشت، هێندەی زانی کەنیزەکێک هات و وتی، ناردومیانە بە دووت دا تاکو بێیت قسە لەگەڵ خاتوون بکەی. براکەم پێی وت، بڕۆ بەڕێی خۆتەوە، هیچم نێوان نیە لەگەڵ خاتوونت دا. کە گەڕایە و گێڕایەوە هێندەی پێنەچوو ژنەکە چووەوە بەر پەنجەرەکە و هاواری کرد، لەبەرچی هیچمان، ئاخر لەبەرچی هیچمان بەسەر یەکەوە نەماوە؟ براکەم وەڵامی نەدایەوە تاکو دواتر سوێندی بۆ براکەم خوارد کە دەستی نەبووە لە کارەساتی ناو ئاشەکەدا ئیدی براکەم دڵی ئاوی خواردەوە هیچی تیانەما ئیتر براکەم کەوتەوە کارکردن لە دوکانەکەیدا ڕۆژێکیان کەنیزەکە کات و پێیوت خاتون سلاوی هەیە ئەڵێت بابێت بۆ ماڵ مێردەکە شێڵێت ئەبێت هەر بێت ژنە وتبووی واز بێنن با کارێکی پێ بکەم لە شاردا دەنگ بداتەوە برا داماوەکەشم بێ ئاگایە لە فێڵی ژنان کە نیزەکەکە براکەمی لەگەڵ خۆی بردەوە ماڵ کە ژنەکە براکەمی بینی وتی بەڕێز بیر دەکەم بەرگ دروژوتی منیش تاسە دەکەم هێشتا قسەکەی تەواو نەکرد بوو کە مێردەکەی ئامادە بوو لە براکەمی پرسی ئەمە بۆچی من لە ماڵ نیم و تۆ ئاوا بەم شێوەیە ژنەکەمە دوێنی بەو خوایە ئەبێت دەستت بدەمە دەستی پۆلیس هەرچەند براکەم پاڕایەوە بێسوود بوو لە پۆلیسخانە بە قامچیەکەونە لێدانی برا کڵۆڵەکەم ئەمجا سواری وشترێکیان کردو بە شاردا جێڕیان و خەڵکیان تێگەیان کە ئەمە شەرواڵ پیسە خەڵکە کەشت بەردبارانیان کرد دواتر شار بەدەریان کرد منیش زۆر ترسام شوێنی کەوتم و هێنامەوە و لای خۆم جێگەم کردەوە ئێستاش لای خۆمە خەلیفەش زۆر بە بەسراتەکە پێکەنی ئەی کەم دوی بێزمان چاکت کردووە فەرمانی دا خەڵات بکرێم و ڕێم بدەن بڕۆم بەڵام من پێم وت هیچت لێوەرناگرم تاکو بەسەرهاتی براکانی تری خۆمت بۆنە جێرمەوە حەزیش ئەکەم وا نەزانی کە زۆر بڵێم. چیرۆکی برای دووەمی هەڵەکون. شەهرەزاد وتی سەرتاشە جێڕایەوە کە برایەکی تری هەیە ناوی فەقیقە ئەم برایی کوێرە ڕۆژێکیان لە دەرگای ماڵێکی گەورەدا تا بەڵکو خێرێکی پێ بکەن خاوەن ماڵ ئەپرسێ کێیە؟ ئەمیش وەڵام ناداتەوە، کە دەرگا ئەکاتەوە ئەپرسێ چی دەوێ؟ براکەش مەڵێ لەبەر خاتری خوا خێرێکم بدەنێ. خانەخوێ ئەپرسێ تۆ کوێریت؟ براکە مەڵێ بەڵێ قوربان. ئەویش ئەڵێ کەوابوو بێنە دەستت. براکەشم وازانێ شتێکی ئەداتێ، دەستی ئەداتێ ئەویش لەگەڵ خۆی بە پلیکانەکەدا سەری خا ئەیگەیەنێتە سەربان. براکەشم چاوەڕێی ئەوەیە یان تێری بکەن یان شتێکی بدەنێ ئەمجا خانە خوێ پرسیەوە چیت ئەوێ ئەی کوێر براکەشم ئەڵێ لە بەرخاتری خوا شتێکم بدەنێ ئەوی ژەڵێ خوا بداتێ براکەم پرسی ئەی لە خوارەوە لە بەردەرگا بۆ ئەمەد پێنەوتم ئەم جاوتیەوە ئەتەوێ چیم لێ بکەی ئەوی ژەڵێ هیچم نییە بدەمێ براکەشم پێیوت کەوابوو دامگرەوە خوارەوە ئەویش پێی ئەڵێت ڕێگاکان لە بەردەمتایە بۆ خۆت دابەزە براکەم وردە وردە هاتە خوار بیست پلیکانێکی مابوو بۆ دەرگاکە قاچی هەڵکەوت و تل بۆوە تاکو دەم دەرگاکە بەسەری شکاوە لە ماڵەکە چوو بۆ دەرەوە بێ ئەوەی بزانێ بۆ کوێڕوە لە ڕێگا تووشی بوو بە تووشی هەندێ لە کوێرانی هاوڕێەوە لیان پرسی بوو ئەوە ئەمڕۆ چیت بەسەر هاتووە بەسەرهاتەکەی بۆ جێڕابوونەوە ئەم جاوتی ئەمەوێت چەند درهەمێک دەربێنم بۆ خۆم خرج بکەم تومەس خاوەن ماڵەکە بە شوێنێوەیە و گوێی لە قسەکانیەتی براکەشم ئاگای لێ نییە لە ماڵەکەیدا دانیشت بوو تاکو و هاوڕێ کوێرەکانی هاتبوون کە هات نەژوور پێیوتن دەرگای دەرەوە دابخەن و ماڵەکە بپشکنن نەکو کەسێکی بێگانە شوێنمان کەوتبێ کە کابرا گوێی لە تەکبیرەکە بێ گوریسێک بە بن میچەکەەوە ئەبێت خۆی پێدا هەڵەواسێ کوێرەکان هەموو ماڵیان پشکنی بوو کەسیان نەدۆزی بووە ئەمجا لەو لابراکەمەوە سەرەکەم بێکدا و دامشن کەوتنە پارە ژماردن و پارەکەیان دوانزە هزار درهامە بێ ئیدی هەریەکە و چەندی پێویستە بێ لە پارەکەی هەڵگرێت و ئەوەی ئەمێنێتەوە لە ژێر خۆکدا ئەیشارنەوە ئەمجا خواردنیان هێنا و پێکەوە خواردیان یەکێکیان وتبووی نەناسێکمان لەگەڵدایە خواوڕاسان دەزەجێڕێ مەچەکی خاوەن ماڵەگرێ بە هەمویان ئەکەونە لێدانی ئەمجا کەوتنە هاوار هاوار خەڵکینا دەست هاتۆتە سەرمان و ئەوێت دزیمان لێ بکە خەڵکێکی زۆریان لەیەکەوە بێتەوە کابرای لێدراویش خۆیەکە بە کوێر و ئەکەوێتە سکاڵا لە کۆمەڵە کوێرەکە ئەڵێ خەڵکینە بمانگەێنە لای والی خەڵکە کۆبەوەکەش بردیانە بەردەم ماڵی والی والی هاتە دەر و پرسی چی ڕووداوە کابرای چاوساغ وتی، قوربان هەر وا سەیر بکە، لە منەوە دەست پێ بکە سزامان بدە. ئەمجا دەستی ڕاکێشا بۆ براکەم وتی، ئەمەیان ڕێ بۆ داناوم. والی فەرمانی دا چل داریان لێدا کە ئازاری چەشت چاوێکیانی کردەوە، کە کەوتنەوە لێدانی چاوەکەی تری کردەوە، والی پرسی، لەعنەتی ئەمە چ کارێکە؟ ئەویش وتی تۆ مەهێڵە لێم بدەن گەورەم ئێمە چوارمان چاوساغین خۆمان لە خەڵک ئەگۆڕین و ئەچینە ناو ماڵان ئەکەوینە زیان لێدانی خەڵک پارەیەکی باشمان کۆکردوەتەوە کە دوانزە هەزار درهەمە هەر هێندەم خۆش بوو داوای سێ هەزار درهەمی بەشی خۆمم کرد بۆم هەستان و تێر و پڕیان لێدام و پارەکەشمیان برد ئێستاش خۆم ئەخەمە پەنای خواوتۆ بەشی ڕەوای خۆم ئەوێتەوە حەزی شەکەم ڕاستی قسەکەمت بۆ دەرەکەوێ لە هەر یەکەشیان بدە و لەوە زۆرتر بێ کە لە منیان داوە ئەم جاوالی فەرمانی سزادانی پێدان ئەوانیش لە براکەی منەوە دەستیان پێکرد بە پەیژەیەکیانەوە بەست والی پێی وتن ڕیسوایینە گاڵتە بە نیعمەتی خواکەن وا پیشانەدان کە کوێرن براکەم هاواری لێ هەستا وتی بەو خوایە بینامان تێدا نییە هێندان لێدا تا لە هۆش خۆی چوو والی وتی وازی لێبێنن تا بە ئاگا دێتەوە ئەم جالی بدەنەوە ئەم جا هەر یەکە و زیاتر لە سی داری لێدرا پیاوە بیناکەیش پێیەوتن چاوتان بکەنەوە با لێدانەکەتان بۆ دووبارە نەکەنەوە ئەمجا بەوالی وت گەورم با لەگەڵم بێن تاکو پارەکەت بۆ بێنن ئەمانە چاو ناکەنەوە لە ترسی خەڵک والی چەند کەسی خۆی لەگەڵ نرد و پارەکان هێنا و هەر لەوێدا سهزار درهەمەکەی ئەمیاندایە ئەوەی مایەوە بردی بۆ خۆی و تاوانبارانی لە شار دوورخستەوە ئیتر ئەی میری مسلمانان چووم بە شوێن براکەمدا هێنامەوە لای خۆم کە پرسیم ئەمەی بۆ گێڕامەوە کە بۆم گێڕانەوە ئیدی لە ماڵ شاردمەوە بە دزیەوە بەخێومە کرد خەلیفا زۆر بم بەسەر هاتە پێکەنی فەرمانی دا خەڵاتی بکەن و با بڕوە منی ژوتم هەرچەندە زۆر بڵێژ نیم بەڵام ناڕۆم تا بەسەرهاتی هەمویانت بۆ نەجارمەوە شەوی سی و دوو. بەسەرهاتی برای سێمی سەرتاشی هەڵەکون شەهرەزاد وتی ئەی پاشا کابرای سەرتاژوتی برای سێمم پاشاجان کەلار کوێرەکەمانە قەساب بوو لەم شاری بەغدایە لەبەرەوەی گۆشتەکەی هیڕانە مەڕەکەی خۆی بوو دەوڵەمەندانی شاری مشتری ئەو بوون پارەیەکی زۆر و خانووبەرەیەکی فرەی هەبوو ڕۆژێکیان کە لە دوکان خەریکی گۆشت فرۆشتن بوو پیرێکی ڕێژسپی چوە بەردووکانەکەی براکەشم چەند درهەمێکی دایە پیرە مێردوتی گۆشتم دەرێ کە گۆشتەکەی وەرگرت لی دا و ڕۆیشت کە پارەی گۆشتەکەی لێوەرگرت بوو سەرنجی دابوو درهەمەکانی ئەم پیرەمێردە زۆر جوان و بەبریسکەن بۆیە بە جیاهڵی گرت ماوەی پێنج مانگ ئەم پیرەمێردە هاموشۆی دوکانەکەی کرد، براکەشم سندوقێکی بۆ پارەکانی ئەو پیرەمێردە دانابوو. ڕۆژێکیان براکەم ئەوێ بچێ چەند مەڕێک بکرێ، بۆیە سەری سندوقەکەی ئەو پیرەمێردە هەڵەداتەوە، ئەڕوانێت لە چەند پارچە کاغەزێک زیاتر هیچی دیتیان نییە. ئەکەوێتە سنگکوتان و هاوارکردن خەڵکی لێ کۆبێتەوە ئەویش بەسەرهاتەکەیان بۆ گێڕێتەوە خەڵکەکە سەریان سوڕمێنێ ئیدی وەکو جاران بەرانێک سەرەبڕێت و لاکەکەی بە پێشی دوکانەکەی داهەڵەواسێ ئەمجا لەبەر خۆیەوە ئەڵێ بەڵکو ئەمە خوایە پیرە نەگبەتەکە بێتەوە سەعاتێکی پێنەچوو پیرەمێردەکە بە پارە زیوەکەیەوە پەیدا بوو یەکسەر براکەم یەخەیەگرێت و هاوارەکە مسلمانان وەرن گوێ لە بەسەرهاتم بگرن لەگەڵ ئەم بێناموسە پیرە پێڵێ کامیانت پێ باشە بەرم بدەی بڕۆم یان سوکت بکەم لە ناو خەڵکدا براکەمەڵێ ئاخر بەچی حەیامەبەی پیرەڵێ بەوەی کە گوایە گۆشتی ئادەمی زاد ئەفرۆشی بە خەڵکەکە بە گۆشتی مەڕ براکەمەڵێ مەلعون درۆکەی دیسانەڵێ گەر ئەوەت بۆ کرا ئەوە سەر و ماڵی خۆشم ئەدەم بە تۆ پیرە هاواری کرد موسڵمانینە وەرن سەیری ناو دوکانەکەی بکەن خەڵکەکەش هەڵمەتیان هێنا بۆ بینینی دوکانەکە کە سەیریان کرد لاکی بەرانەکە بووە بە لاکی مرۆڤ کە خەڵکەکە ئەمەیان بینی یەخەی براکەمیان گرت و هاواریان کرد کافری بێناموس ئیتر کامەی خۆشەویستی بوو پیاە کێشاوەی وت ئەوە گۆشتی مرۆڤمان دەرخوارد ئەدەی پیرەمێردیش شتەکۆڵەیەکی کێشا بە چاویدا چاوی تەقان ئەم جا خەڵکەکە لاکە سربراوەکانیان گەیاندە پۆلیسخانە کە پیرە بانکرا بۆ شایەتی وتی میرمەم قەسابە مرۆڤ سەربڕێت و گۆشتەکەی وا فرۆشێ کە گوایە هی مەڕە داواکەین یاسای خوا بەسەریدا جێبەجێ بکەین هەرچەند براکەم هاواری کرد بێسوود بوو فەرمانی دا 500 قامچی لێدەن دەستیان بەسەر سامان و مڵکەکانی داگرت گەر دەوڵەمەند نەبوایە هەر زوو ئەیان کوشت براکەشم دواتر سەری لوتی خۆی ڕەش کرد و سەری نایەوە ڕۆیشت تا گەشتە شارێکی گەورە لەوێ کاری پینەچێتی هەڵبژارد و دوکانێکی بچکۆلەی گرت و کەوتە پەیداکردنی بژێوی خۆی ڕۆژێکیان لە دوکان دەرچوو دوای کەمێک گوێی لە حیلەی ئەسب بوو پرسی ئەوە چییە؟ وتیان پاشا ئەچێتە ڕاو وەستا و کەوتە سیرکردنی کاروانی پاشا وا ڕێکەوت پاشاش براکەمی بینی پاشا سەری داخست و لەبەر خۆی وتی پەنا بە تۆگرم خی مەزن لە شەڕ و بەڵای ئەمڕۆ ئەسپەکەی سڵەمیەوە و کاروانەکە وەستا بۆیە پیاوانی دەرباری پاشا پەلاماری براکەمیاندا لێدانێکی باشیان لێدا کە خەریک بوو بە دەستیانەوە بمرێت بێ ئەوەی بزانێ بۆچی لێدەن خۆی بە کێش کردەوە بۆ دووکانەکەی دواتر بەسەرهاتەکەی بۆ یەکێک لە پیاوانی پاشا گێڕایەوە ئەوش پێی وت براکەم پاشا حەز ناکە لار کوێر ببینێ بە تایبەتیوانەی چاوی ڕاستیان کوێرە ئیتر ئەوە بەرنادات تاکو نەیکوژێ ئەم جاخۆشیدایە قاقای پێکەنین کە براکەم ئەمەی بیست لە ترسانە ئەو شارەشی جێهێشت چووە شارێک کەس نەی ناسێت و ماوەیەکی زۆر لەوێ مایەوە ڕۆژێکیان بیری لە خۆی کردەوە دواتر وتی چی ئەبێ باب بێ ڕۆشتە پیاسە و گەڕان گوێی لە حیلەی ئەسب بوو چونکە ترسا بوو بە خۆی وت خواناردی زۆر بە پەلە کەوتە تەقەلای خۆشاردنەوە شوێنی دەست نەکەوت و خۆی دا بە دەرگای ماڵێکدا دەرگا کرایەوە چووە ژوور سەیری کرد داڵانێکی درێژە هێندەی زانی دوو کەس قۆڵیان گرت وتیان سوپاس بۆخوا کە تۆمان گرت ئەی دوژمنی خوا ئەوە سێشەوە ناهێڵیت بنوین مردنت پیشان داوین براکە شموتی خزمی نەچیتان لێمەوێ وتیان خۆت لێمان ئەگۆڕی پیلان دا ئەنیت بۆ کوشتنی خاون ماڵەکە بە هێندە کۆڵی لێ نادەیت کە هەژار و بێ پار و پولتان کرد دەی وەکو شەوانی پێشوو چەقۆمان لێ دەربێنە کە جلەکانیان پشکنی ڕوانیان چەقۆیەکی پێ براکەم کەوتە خۆی و هاواری کرد خەڵکین لەخوا بترسن من خراپم بەسەر هاتووە بەسەرهاتێکی سەیرم هەیە ئەوانیش پرسیان بەسەرهاتی چی؟ ئەمجا براکەم کەوتە گێڕانەوەی، ئێ بەڵکو بەرەڵای بکەن. بەڵام بێسوود بوو، هێندەیان لێدا جلەکانیان لەبەردا دڕی. جێگای لێدانیان بە پشتیەوە بینی، بۆیە پێیان وت، مەلعون. ئەوە شوێنی لێدانت بە پشتەوەیە؟ ئەمجا براکەمیان بردە لای والی، براکەم لە دڵی خۆیدا وتی، مەگەر خوا پەنام بدا، ئەگەر نا تاوانبار بووم و لێبوومەوە. والی لێی پرسی، خوێڕی چی وای لێکردی بچیتە سەریان و هەوڵ بدەی بیانکوژی؟ براکەشم وتی، بۆ خاتری خوا مۆڵەتم بدە و گوێم لێ بگرە. والیش وتی، گوێ لە کەسێک بگرم هەموو لەشی شوێنی قامچیلێدانە و خەڵکی هەژار و بێسامانەکە؟ ئەمجاوتی، تاوانێکی گەورەت نەکردبێ بەو شێوەیە دارکاری ناکەیت والیش فەرمانی دا سەد شوڵی لێبدەن کە هۆشی هاتەوە سواری وشتریان کردبوو بە شاردا ئەیانجێڕا بانگەوازیان بۆ کرد خەڵکینە ئەوە سزای ئەو کەسانەیە پەلاماری ماڵی خەڵکیەدەن ئەمجا فەرمانی بۆ دەرچوو شار بە دەرکرا ناچار شوێن براکەم کەوتن و هەواڵیم پرسی کە ئەڕوانم